بەشی هەشتەم. ئیدی هیچ گومانێکم لا نەمابوو کە خۆیەتی ئەم ئافرەتەش هیچ چارێکی نەبوو ئەوە نەبێ کە خودی خۆی ڕۆحی خۆی لە بەردەم ماڕۆت بکاتەوە چوون بۆ ئەمبارەکە تابلۆکەم دەرهێنا بردم بۆ هۆڵەکە و تاوێک لە بەردەمی داوەستام ئیدی تابلۆکە لای من مانایەکی تایبەتی بەخۆوە گرت بوو کلیلی پەردە هەڵماڵین لەسەر نهێنی ژیانی مامۆستاماکان بوو ئیدی سڵم لەو چاوانە ناکردەوە بیرم کردەوە هەر نەچم بۆ ماڵیان چونکە دڵنیا بووم گەر منیش نەڕۆشتمایە ئەو خوێ هاتەوە بۆ لام بار حەڵەوە تێگەی بوو کە لەم دنیادا کەسێک هەیە پەی بە نهێنەکانی ئەو بردووە بەڵام سەر لە نوێ ڕام گۆڕی نەبا لە ژێر دەسەڵاتی مندانەبێنێ و نەبا پاش خەوێکی حەوێنەر هەندیسان بەسەر ئیرادەی خۆیدا ساڵ بێتەوە و بڕیاری ڕۆشتنمدا دوو پارچە کەتانم هێنا لەسەر کەتانەکەشەوە کاغەزم تێوە پێچا ئینجا بە پەتی قەند بەستم و بە هەردوو دەستم تابلۆکەم هەڵگرت و خستمە سەر سرم و بۆ نووسینگەکە چووم گەڕامەوە هۆڵی مۆزەخانەکە سەیری شوێنە خاڵەکەی تابلۆکەم کرد گڵۆپەکەم کوشاندەوە دەرگاکەم داخستەوە و هاتمەوە نووسینگەکە دەرگاوانەکەم ڕاسپارد بچێت و عربانەیەکم بۆ بهێنێت هیچ ڕێگایەکی دیم بۆ بردننی تابلۆکە شک نابرد لە ئۆتۆمبیلدا جێ نابوویەوە بردنە دەرەوەی تابلۆکە لە قوتابخانە شتێکی ئاسایی بوو زۆر لە قوتابیەکان و مامۆستاکان کارەکانی خۆیان بۆ ماڵەوە بردەوە و کەس نەی دەتوانی بچووکترین گومانم لێ بکات لە تو ڕێیشدا هەڵەلەرزیم هەوا سارد بوو ئەو بەفروبارانی ئەو چەند ڕۆژی دوایش باری بوو خەریک بوو دەیبست هەڵەلەرزیم بەڵام نەک لە سەرمانە بەڵکو دەتوت خەریکم تاوانێکەکەم بە بەهاترین کاری گەورەترین نیگارکێشی ئێران خەریکە لە دەست هەیەم ئایا ئەوەیە هێنا خۆشم نەمەزانی خەریکم چییەکەم تا ئەم ساتە نەخشەکەم سەری گرت بوو بەڵام حسابم بۆ لەم ساتە بە دواوە نەکردبوو ئەم تابلۆیە چی لێ بکەم هەر بەڕاستی بڕیارم دابوو تابلۆکە لە ماڵی ئەو ئافرەتە نەناسە دابنێم کە هێشتا نەمەزانی کێیە ئەی سبەینێ وەڵامی چی بەمەوە بە خۆم بڵێم چی ئەی چ وەڵامێکی ئەو داڵە لاشە خۆرانە بەمەوە کە ئەوەندەی سەرە دەرزێک نرخی هوەرەکەی مامۆستا نازانن چی بە منەڵێن وردە وردە خەریک بوو تێگەشتم کە ئەم ئافرەتە سحری لە منیش کردووە بەڵام ئایا لە ڕاستیە کامان کەوتبووینە ژێر دەسەڵاتی ئەوی ترمانەوە من یا ئەو ئایا لە ڕاستیا خۆشەویستی و ئەمەکی من بۆ گەورەی مامۆستا و بایەخدان بە ژیانی پڕ ئازار و تەقەلای وای لە من کرد کە نەزانانە و بێ هیچ حسابێک ئابڕوی خۆم بەرم یان ئەم ئافرەتە هەرزەیە توانی بووی منیش لە قەفەسە تەنگەکەی ژیانی خۆی دەربهێنێت؟ سەعات هەشت بوو لە بەردەم دەرگای قوتابخانەکەی وەستا بووم دەترسام لەوەی چۆن بەو حاڵەوە بەرەو ڕووی دەرگاوانەکە ببمەوە کە چاوەڕێ بووم بە عربانەکەیەوە بێتەوە دەنگی پێی ئەسپەکان کە شەختەی سەر شەقامەکەیانشکان لە دوورەوە هاتە گوێم پشتم کردە ئەولایی کە دەنگی پێی ئەسپەکانی لێوا هات تا دەرگاوانەکە سەر و سیمام نەبینێت. مانگ بە ڕووی گوستاخی خۆیەوە هەموو نهێنیەکانی ئاشکرا کرد. ئاسۆ ڕووناک و زەمین و خانوەکان لە سپێتییەکی مات دا نوقم بووبوون. ئۆتۆمبێلەکان بێ شەرمانە هۆڕێنیان لێ دەدا و جەنجاڵی ئەم ژیانەیان بە ڕووی مندا ئەکێشا. تازە سەرێک بوو هێنابووم و نەمەگەڕانە دواوە. شەیتان چووبوویە بن قریشەمەوە. وەختێ دەرگاوانەکە هاتەوە، خواحافیزیم لێ کرد و پێم وت ئەمشەو کەمێک دەنگتر بن و لەوانەیە هەر ئەمشەو تابلۆکە بهێنمەوە لە شەقامی ئیسلامبولدا ڕووناکی کزی گڵۆپەکانی شەقامەکە ئاسمانیان تاریکتر پیشان دەدا گەواڵ هەوری سپی و شین لە ئاسماندا پەراگەندە بووبوون سروەیەکی سارد لووت و پەڕەی گوێمی سوور هەڵکەڕاندبوو کڵاوەکەم هێنابوویە سەرچاوم تا کەس نەمناسێتەوە سەعات هەشتی شەو بوو شەقامەکە چمەیە هات خەڵکەکە چەند بێباکانە هاتن و چوون، چەند خۆشحاڵ بوون، ئۆتۆمبێلەکان لە چەپ و ڕاستەوە وەک واشە تێیەپەڕین. بووقی عەرەبانەکان لەو نێوەندەدا شتێکی نەشاز بوو، لە پشت باڵیۆزخانەی ئینگلتەرەوە ئافرەتێک بە دوای مشتەریدا ئەگەڕا و یەخە کراوەکانیان وێڵی دوای نێچیر بوون. یەکێکیان وەختی عەرەبانەکەی ئێمەی دی وەستا، سەیرێکی منی کرد، ئیشارەتێکی بۆ کردم و پلارێکی تێ گرتم. حەزمەکرد عەرەبانچییەکە غاری بدایە، دەمویست زووتر بگەم بەو ئارامیی کە پێویستم پێیەتی و وا خەریکم لە ماڵی ئافرەتە نەناسەکە ئەیبینمەوە بە عەرەبانچەکەم وت تۆزێ خێراکە ئەمانە سەرخۆشن و تووشی جێسەڵکمانەکەن عەرەبان چێ پیرەکە لە من ئازاتر بوو ئەمانە سەجی چێن قابی لە شاری بێ حاکم بێ زەوێکە بە سوێتی ئەگەر خێرا بڕۆم ئەسپەکان هەڵەخلیسکێن من جۆم بۆ قسەکانی ئەو ڕاناگرت خۆری دوودڵی هەناو میکێڵا چۆن دڵنیابم کە سەرکەوتن و چنگە هێنم تۆ بڵێ ئەم ئافرەتە شیکێک لەو ئافرەتە بە سۆدرانە نەبێت کە کەم تا زۆر دوای ڕووداوەکانی خەرمانانە بیندان چی ئەڵێ ناوێ بم خاتە داوێکەوە و تابلۆکە لە دەستم دەربێنێت تا پاشان غەریزەی خۆپەرستی خۆی پێتێر بکات ئەو پارچە کاغەزەی کە ناونیشانی ئافرەتە نەناسەکەم لەسەر نووسیبوو چرچ و لۆچ بووبوو، لەبەر ڕۆشنایی گڵۆپێکی سەر چواڕیانەکەدا خوێندمەوە، چاوم بە ئۆتۆمبێلە ڕەنگاو ڕەنگەکە کەوت کە ئافرەتە نەناسەکە پێی هاتبوو بۆ قوتابخانەکە، لە دەرگامدا ئافرەتێک کە بەرکۆشێکی سپی بەستبوو لەچکێکی سپیشی کردبوویە سەر، هات و دەرگاکەی کردەوە، وتم، خانم بەڵکو ڕایبگەیەنن کە تابلۆکەم هێناوە، ئافرەتەکە ماتڵ نەبوو وتی، فەرموون وەرنە ژوورێ. کرێی عارەبانەکەم دا، سەرەوەی تابلۆکەم پاڵ دا بە نێوچەوان وشانمەوە و خوارەوەشیم بە هەردوو دەستم گرت و بەرەو هۆڵەکە چووم. کچەکای ویست لێم بگرێت وتم. نەخێر ئەمە کاری ئێوە نییە، پێم بڵێن بۆ کوێی بەرم. فەرموون بۆ ژوورەوە. خانم لە ژوورەکەی خۆی دانیشتووە، پاڵتۆکەتان داکەنن. یەکسەر بە خانوەکەیا زانیم کە ماڵی یەکێک لە خانەدانەکانە هۆڵێکی گەلێ قەشەنگ مێزێکی خڕی نزم لە ناوەڕاستی ژوورەکەیا بوو کە ئینجانەیەکی بلووری پڕ لە گوڵەمێخەکی لەسەر بوو ئەو چلچرایی کە لە بن میچە ڕەنگا و ڕەنگەکەەوە هاتبووە خوارێ تەواوی هۆڵەکەی ڕۆشن کردبوویەوە گوڵدانێکی گەورەی لە داری خۆرما دروستکرا و لە گۆشەیەکە دانرا بوو تابلۆکەم بە قەراخ مێزە نزمەکەی هەڵپەسارد کچەکە پاڵتۆ و کڵاوەکەی لێگرتم تەماشایەکی دەور و پشتی خۆم کرد هەموو شتەکان جوان هاتنە پێشاو لەم شوێنەدا خۆم نامۆ بینیەوە هەستم بە بچووکی و بەدبختی خۆمە کرد ترسدای گرتم ئەم ئافرەتە نەکات لەم ماڵ و ژینگەی خۆیا بەسەر ما زاڵ بێت. لە قوتابخانە من خۆم خانەخوێ و فەرمانڕەوا بووم، بەڵام لێرە هەموو شتەکان بە سووکییەوە سەیران ئەکردم. چاوەکان نەیاندەتوانی ئالوودەی ئەو گوڵدان و چلچرا و دیوارە ڕەنگاوڕەنگ و مافوورە پڕ نەخش و نیگارانە بن. من بە تەواوی کەلوپەلەکانی قوتابخانەکە ئاشنام، مێژووی یەک بە یەکیان ئەزانم. ساڵانێکی زۆر لە نێویاندا ژیاوم. تەواوی تابلۆکان لەم دەستانەمدا بوون، بەڵام لێرە لەم خانووە پڕ شکۆ و بەهەیبەتەیا هەستم بە ونبوونی خۆمە کرد. کارەکەرەکە وتی، فەرموون ئاغا! دەرگای ژوورێکی کردەوە. فەرنگیز لەسەر کورسییەک دانیشتبوو و کراسێکی سەوزی تەسکی پۆشیبوو، لاوتر دەهاتە پێش چاو. دەموچاوی قەشەنگی منی هێنایە سەرخۆ، تۆزێک هەستی خۆبەگەورەزانین هاتەوە بە بەرما، بێ ئەوەی بایەخێکی ئەوتۆ بە ئافرەتە نەناسەکە بەم، بە کارەکەرەکەم وت بەڵکو تابلۆکە بهێننە ژوورەوە بەڵام وریا بن بەر دار و دیوار نەکەوێت وەختێ کارەکەرەکە ویستی تابلۆکە بەرز بکاتەوە وتم ناناناناناوا ناوانە لە ناوەڕاستەوە بیگرە بە دەنگێکی بەرز ئەمەم وت تا سەرنجی فەرنگیز بەلای خۆمدا ڕابکێشم تاوێک خۆی بۆ ڕۆژنامەیەوە خافڵاند کە بەدەستیەوە بوو هەرکە گوێی لە دەنگی من بوو هەڵسایە سەر پێ ناچار بوو تا بەردەرگاکە بۆ پێشوازیم بێت پاڵتۆ بە دەستمەوە و بە دوای کارەکەرەکەدا و وەک یەکێک بەو جۆرە خانوانە زۆر ئاشنا بێت چوومە ژوورەوە بەسەر سڵاوێکم لە خانم کرد و بە چاویش چاودێری کارەکەرەکەم دەکرد بزانم تابلۆکە لە کوێدا دادنێت بەڵام ئەو تابلۆ گەورەی کە بە دیوارەکەی بەرامبەرمەوە بوو سەرنجی ڕاکێشام دیمەنی ئەو حەشاماتە دیار بوو کاری مامۆستا بوو چونکە من چەند سکێچێکی ئەو تابلۆیم بینی بوو بە دوای تابلۆکەش خۆیدا زۆر گەڕام وەختێ لە ژووری ئەم ئافرەتە نەناسەدا بینیم پێم گران بوو ئیتر بەم هەموو بەڵگانەوە ناکرا گومان بکرێت کە ئەم ئافرەتە مامۆستای نەناسیوە. هەر ئەوەندە کارەکەرەکە تابلۆکەی لەسەر زەویەکە دانا چووم و لە دەستم گرت وتم زۆر چاکە من خۆمەی کەمەوە سپاس کارەکەرەکە خەریک بوو لە ژوورەکە چوە دەرەوە کە فەرەنگیز بە فەرمانەوەوتی سەکینە سەبرکە ئاغا حەز بە چیەکەن حەز بە پێچێک کۆنیاکەکەن هەم دیسان لەگەڵ ئەم دەنگە پڕڕێز و میهرەبانەیە زەردەخەنەیەکی درۆی خستە سەر لێوی ئەگەر ئەم ئافرەتە سەر لە نوێ بەم جۆرە ڕفتارم لەگەڵا بکاتەوە لە پێستی خۆم دەچمە دەرێ خۆی چاکەزانێ من بۆچی بۆ ئێرە هاتووم دەزانێت کە نزیکەی سەعاتێکە کە ئەبێ بە بینی من بکا و چی نهێنی شکەبا لام بیدرکێنێت کە چێوەتانێ بە هەمان زمانی نووسنگەکە قسەم لەگەڵاکات ڕوم کردە کارەکەرەکە وتم مێرسی من هیچم ناوێت فەرەنگیز لەو زمانە توندوتیژەی من دەموچاوی سوور هەڵگەڕا پڕکێشیم نەکرد سەیری چاوەکانی بکەم بە ئاوازی دەنگیدا دیار بوو کە خۆی لەدەست دابوو پرسی کەواتە ئیجازە فەرمونون بابێت و تابلۆکە بکاتەوە نەخێر خانم ئەوەرکە بە من سپێرن تکاکەم ئیجازە فەرمونون با بڕات بەسەری ئاماژەیەکی بۆ سەکینە کرد و ئەویش ڕۆیشت بەبێ ئەوەی چاوەڕی مجاملەی ئەو بکەم چووم و لەسەر کورسیەکەی بەرامبەری دانیشتم فەرەنگیز پاش تۆزێک هات و دانیشت نزیکەی دوو دەقیقە بێدەنگی باڵی لەسەر ژوورەکەیان کێشا دەنگی ئۆتۆمبێل و گالیسکە و تەنانەت ڕێبوارانیش دەهاتە گوێ تا ئۆقەی لێبڕا ناتانەوێت تابلۆکەم پیشان بەن تابلۆکەم هێناوە پیشانتانی بەم بەڵام دوای ئەوەی لەسەر مامەڵەکە ڕێگەکەوین وتم پارەتان چەنەوێ ئەتانەمێ منیش ئەرزم کردن کامادەنیم ئابڕووی خۆم هەرزان فرۆش بکەم پاشان ئەگەر دەتانەوێت بە هەمان زمانی پێشووتان قسەم لەگەڵا بکەن کە بەڕای من جگە لە ساختە و درۆ هیچی تر نییە ئەوە یەکسەر دەست ئێمە تابلۆکەوە ڕۆم خانە من بۆ ئێرە هاتووم تا بێ پێچ و پەنا و ڕاستگۆیانە قسەتان لەگەڵا بکەم ببەخشن کە تا ئێستا ناویشتان نازانم هەر بە فەرەنگیز خانم بانکانەکەم ئێوە بەڵێنتاندا هەر چیەکتان بوێ بمدەنێ چیتانەوێت ئێوە بێ ئەو شتەی نەتانداوە بە کەس بمدەنێ مەبەستان چییە؟ ئەگەر ئەتانەوێ بزان مەبەستم چییە ناچارم سەرتا پێشەکیەکتان بەمێ تا باشتر لە مەبەستی من حاڵی بن من کە داوای ڕاستگۆی لە ئێواکەم دەبێ خۆشم لەگەڵ تانا ڕاستگۆ بم وانەزانی من تەنها ئەم شۆ ئێوەم ناسیوە دە ساڵی ڕێکە من هەموو ڕۆژێک لەگەڵ ئەم تابلۆی ئاژیم کە ئێستا لەم ژوورایە هەر بۆیە من دە ساڵە ئێوە ناسم ماوەیەک بێدەنگ بووم چاوەڕێ بووم بە دوای مندا قسە بکە و منیش پێی بڵێمەوە کەوامان بڕیاردا لەگەڵ یەکدا ڕاستگۆ بین. فەرەنگیز هیچی نەوت، دیار بوو هاتبوویە ژێر بار، نکوڵی نەکرد، سەری شۆڕ کردبوویەوە، پەنجەکانی هەردوو دەستی لێک ئاڵاندبوو، وەک پەیکەرێک بێ جووڵە دانیشتبوو. ئەو کراسە سەوزەی زۆر لێ هات کە لە بەری دابوو، پرچی شەپۆل شەپۆل بە سەر شانی دا هاتبوویە خوارێ. لە سەر خۆ پاڵی دایەوە و چاوی بڕیە سەر مێزەکە کە قوماشێکی ڕەشی گوڵدار بوو. هەوڵم دا لە چاوەکانی ورد ببمەوە، بەڵام ئەو تەماشای نەکردم. ئیتر وەکو جوجەڵەیەک کەوتبوویە دەستمەوە وتم خانم ناوتان چییە؟ مەپرسە ناوی من هیچ کاریگەری کێوتوی لەسەر کارەکەی ئێوە نییە من ئەو کەسەم کە ئێوە بە دوای ئاگەڕێن ئەمە ئازانم زۆر چاکە با ناوی ڕاستەخینەی تۆ بەلای منەوە ئافرەتە لە ناسەکە بێت ئایا حەزەکەن لەگەڵ یەکە ڕاستگۆ بێ پێچ و پەنابین تۆ چیت لە گیانی منەوێت زۆر خەمبارانە ئەمەی وت ئاگری لە دڵم دەردا تەریق بوومەوە و لەوەی بەو شێوە توندوتی شەڕفتارم لەگەڵا کرد. وەکو هەموو مرۆڤە خۆپەرستەکان وەختێ دەسەڵاتی نەما سۆز و بەزەیی مرۆڤی وروژان ئەمانە تەنها لە لوتکەی دەسەڵاتا گەورە دێنە پێشاو وەختێ تێکەوتن زەلیل و بەستە زمانە بن وەڵامم نەدایەوە بەڵام و پرسی ئاغای چاودێر هاتوون بۆ ئێرە تا ئازارم بن نا بە پێچەوانەوە هاتووم تا خۆم و ئێوەش لەو مۆتەکەی ڕزگار بکەم کە ئەشکەنجەمانەیە بە کورتی من بۆ ئەو مەبەستە نەهاتووم. ئێوە و ئاغا ڕەجەب تاقە کەسێک بوون کە مامۆستاتان ناسیوە. ئاغا ڕەجەب کۆچی دوایی کرد و هیچی نەوت. ڕەنگە هۆیەکەی ئەوە بووبێ ترساندبێتیان، ڕەنگە لە گرنگی مەسەلەکەش نەگەیشتبێ یا خۆی بە تێنەگەشتوویەک پیشان دابێت. بەڵام ئێوە ئەوە ناسن. ئێوە کۆمەڵێک نهێنی ژیانی ئەوە زانن کە بڵاوکردنەوەیان بۆ نەوەی هاوچەرخی ئێستا و ئایندە زۆر پێویستە. ئێوە ئەتوانن من بە کابرایەکی ڕیاکار و فریودەر لە قەڵەم بەن. حەقی خۆشتانە. چونکە پەردە هەڵماڵین لەسەر نهێنی ژیانی مامۆستا لایەنێکی خۆویستیشی بە نیسبەت منەوە تیایە من بە خۆم بزانم و نەزانم ژیانی خۆم بەهۆوە بەستۆتەوە و دەبێ نهێنی ژیانی ئەو بدۆزمەوە ئەتانەوێ ژیانی مامۆستا بنووسنەوە؟ لەوانەیە ئەگەر لایەنێکی کۆمەڵایەتی بەخۆوە بگرێ و بتوانرێ وەک نموونەیەک پیشانی خەڵک بدرێ لەوانەیە بینووسمەوە. یانی ئەوەی کە منی زانم پێتانی بڵێم ئێوە لە کتێبەکەتان ئاشکرایەکەن من ژیانی ئێوە نانووسمەوە بەڵام ئاشنابوون بە ژیانی مامۆسا بۆ خەڵکی سوودمەندە ئێوە دەتانویست لەگەڵ منا ڕێکڕاز بن ئەی تا ئێستا درۆتان لەگەڵ کردووم بڵێ لە هۆڵی مۆزەخانەکە هەرچیەکم دەربارەی فرۆشتنی کارەکانی مامۆستا بە ئێوەوت هەمووی درۆ بوو لەو ڕۆژەوەی من لەو قوتابخانەیەم تەنانەت پارچە کاغەزێک کە بە حاڵ نووکی قەڵەمەکەی مامۆستای بەرکەوتبێ نەچۆتە دەرەوە. بەڵام هەتا هەتایە وا نابێت. تا ئێستا تەنانەت ئەوەندەی من لە دەست مابووبێت توانیومە زۆر لەو تابلۆ و سکێچانەی کە خۆشی لە ژیانیدا بە موبەوی فرۆشتوون یان پێشکەشی کردوون کۆ بکەمەوە. نزیکەی سەد کاریم بە پارەی دەوڵەت کڕیوەتەوە و بردوومەتەوە بۆ مۆزەخانەکە، وێڕای ئەوەش وا ئەم شەو ئەم تابلۆیەم هێناوە بۆ ماڵی ئێوە و ئامادەم هەر لێرەشدا دایبنێم و بڕۆم، بەڵام ناتوانن بە پارە قایلم بکەن، دە ساڵە من چاوەڕێی ئێوەم. ئێوە خاوەنی ئەم چاوانە نین؟ ئافرەتە نەناسەکە ڕاچەنی، هەردوو دەستی خستە سەر دەسکەکانی کورسییەکە، لەشە ڕێک و نەرم و نیانەکەی ڕاست کردەوە و وتی. نەخێر وا نییە، ئەم چاوانە هی من نین. بەڵام ئەم دەم و چاو و لێو و ناوچاوان و زوڵف و ڕوومەتانە بێگومان هی ئێوەن لەوانەیە لەوانەیە ئەی چاوەکانی چۆن هی ئێوە نین ئاغای چاودێر دەنگی نەرمتر و تکاکارانتر بوو هەم دیسان دڵم پێی سووتایە و شتەکەم زۆر قرس گرت بوو ئاغای چاودێر ئەمە شتێک نییە بە وشەیەک وەڵام بدرێتەوە ڕەنگە ئێوەش ڕاست بکەن ڕەنگە گەر بۆ تەنها جارێکیش بێ بتوانم ئەوەی کە بەسەرما هاتووە بۆ کەسێکی بگێڕمەوە یان وەکو ئێوە ئەڵێن ئەوەی کە بە کەسم نەداوە بە ئێوەی بەم بۆ من باشتر بێت و ئەو تارمایەی کە لە هەموو شوێنێک بە دوامەوەیە دەستبەردارم بێت ئێوە حەز بە پێکێک کۆنیاک ناکەن سەری قایلیم بادە.